بە تەعریفی پێشینانی ئەم ئیسلامە کە پێیان دەوترێت سەلەفی ساڵحی ئوممەتی ئیسلام، ئیمان سێ پێناسەی هەیە، ئێمە ئیمان دەبێت سێ مەرجی تێدا بێتە جێ، یەکەم بڕوا بوونی تەواو لە ناخی دڵەوە، ئیمان یەکەم جار لە ناو دڵا جێگیر دەبێ، وەکو قورئان دەفەرمێ، ئولائک کتب فی قلوبهم الایمان، ئیمانەکە ئەبێ لە ناو ناخی دڵتا جێگیر بێ. دووەمیان بە شانازییەوە بە زمانیشت دەری ببڕی، چونکە هەبووە وەکو ئەبو تالیب لە ناو ناخیا ئیمان جێگیر بووە، بەڵام ئامادە نەبوو لەبەر ئەوەی کەوا تەعلیقێکی لێ بدرێ کەوا بە ڕیشی سپیەوە شوێنی برازایەکی گەنجی خۆی کەوتووە، بە زمان دەری نەبڕی بە کافری مرد. بۆیە من قال لا اله الا اللە دخل الجنە، من قال واتە بە زمان بیڵێی. لەناو ناخی دڵ تا جێگیر بێ دووەم بە زمانیش بێتە سەر گۆ بە زمانیش بە شانازیەوە بڵی من ئیماندار و مسلمانم شایەتمان بێنی ومستاق و العمل ئەمجا کاردانەوەشی هەبێ ئیمانەکە لەسەر ژیانی ڕۆژانت واتە لە کردەوەی ژیانی ڕۆژانەتە ئەو ئیمانە ڕنگدانەوەیەکی هەبێ نەک هەر لەناو ناخی دڵتا بڕوات بە دینی ئیسلام هەبێ، بڕوات بە قیامەت و پاداشتی چاکە و خراپە هەبێ و بە زمانیش تەسبیحاتی خوا بکەی و شایەتمان بێنی، بەڵام لە مەیدانی کردەوەی ژیانی ڕۆژانەدا هیچ دیار نەبێ، ئەمە نابێ. ئەوەی جێگای سەرنجە، لە قورئانی پیرۆزدا ئەبینین خوای گەورە کە وەسفی ئیمانداران دەکا، وەسفی ئیمانداری ڕاستەقینە دەکا چونکە ئیمانداریش هەر هەیە بە وشە ئیماندارە ئیمانداری بە کردەوەو حەق و ڕاستی کە ئیمانەکەی سەرفرازی دەکا لە قورئانا بە وشەی ئینەما کە بۆ حەسرە وشەی ئینەما لە قورئانا بۆ حەسرە واتە بەس ئەوانە ئاوا چاکن ئەبینین بە چەند تەعریفی جیاواز بە چەند ڕەوشتی جیاواز خوای گەورە باسی ئیمانداران دەکا لە سورەتی، حجرات، دا لە ئایەتی پانزە دا دەفەرموێ، انما المومنون، بەڕاستی ئا ئەوانە ئیماندارن کە ئەم سیفەتانەیان هەبێ، الذین آمنوا باللە و رسوله، ئیمانی تەواویان بە خوا و بە پێغەمبەری خوا هەیە، هەرچی خوا و پێغەمبەر فەرموویەتی نابێ هیچ گومانێک لە ناو دڵتا هەبێ، ثم لم یرتابوا، ئەمجا لەبەر فیتنەی ئەو زەمەنەی کە تێیا دەژی خۆ ڕاگری، کە کاتێ ناوی خوا دێ دڵیان ڕادەچێنێ لەگەڵیدا، ناوی خوا زۆر گەورەیە لایان، کاتێ کە کتابی خوا کە قورئانە دەخوێندرێتەوە ئیمانیان زات دەکا و تەوەکول و پشت و پەنایان هەر بە خوای خۆیانە، نوێژ دەکەن، زەکات دەبەخشن، سەدەقە دەکەن، اولئک هم المومنون حقا، بەڕاستی ئەوانە ئیمانداری بە حەق و ڕاستەقینەن. یەکێ لەوانەیە پرسیار بکات چەند ئایەت و فەرموودەی ترمان هەیە لەو بارانەوە؟ باشە بۆچی خوا لەوێدا وا دەفەرموێ ئەی بۆ لە شوێنەشکەدا وا دەفەرموێ؟ پێغەمبەر صلی اللە علیە و سلم لە شوێنەکە دەفەرموێ ئەمە سیفاتی ئینسانی ئیماندارە لە شوێنەشکەدا بە نەوعێکی ترە ئەمە ئەو پرسیارە زۆر دەکرێت لەوانەیە لە مێشکی قورئان خوێنەکاندا لە مێشکی گەنجە ڕۆشنبیرەکاندا بجوڵێت وڵامەکەی لە ڕوانگەی دینی ئیسلامەوە ئەوەیە لەمەوە تێدەگەین ئیمان مەوقف و هەڵوێستە واتە لەو شوێنە گونجاوەدا کە ئیسلام پێویستی بە تۆیە تۆ ئەو مەوقیفەی خۆت بسەلمێنی بۆ نموونە لە کاتی هێرشی کافراندا بۆ سەر وڵاتی موسڵمانان جیهادی فی سەبیل اللە بە نەفز واجبە لەو کاتەدا کە کافر دەوڵی دەوری تۆی داوە و گەمارۆی مسلمانانی داوە دەبێت تۆ دەست دێت چەک و بەرامبەر بە کافر شەڕ بکەیت تاوەکو شەهید دەبی لەو کاتەدا تۆ بێی لەم مزگەوتە تەزبیحات بکەی ئەمە گاڵتەکردنە بە خواپەرستی چونکە مەوقیفەکە ئەوەی دەوێ لەو کاتەدا کە خۆشگوزەرانیە لەو کاتەدا کە تێر و تەسەلی لە هیچت کەم نییە لەو کاتەدا وڵاتی مسلمانان مەترسی لەسەر نییە ئا لەو کاتەدا مەوقیفی ڕاستەقینەی تۆ ئەوەیە دایمە خوات لەبیر بێ کە لەسەر ئەو تێر و تەسەلی و ئیسراحەت و پاک و خاوێنی و گیرفان گەرمیەدا ئا لەوێدا کە ناوی خوا هات دڵت بلەرزێ وجلت قلوبهم ئا مەوقیفەکە دەگۆڕێ لەوێوە بۆ ئەوێ چەندی فەرقە لەو کاتەدا نیزاعێکی دنیایی دێتە پێشەوە لەگەڵ کەسێکە کێشەت هەیە بە یەک سوێندی بە درۆ چونکە بەرامبەرەکەت شاهیدی نییە دەتوانی بیبی بە خاوەنی زەویەک بە یەک سوێندی بە درۆ دەتوانی لە مەحکەمەدا ناحەقەکەی خۆت بکەی بە حەق و بەس حاکمی بسەلمێنی چونکە بەڵگە بە تۆیە کە سوێندە ئا لەو وەختەدا تۆ بۆ شەرعی خوا بگەڕێیەوانێ و بڵێ وەڵاهی ئەم سوێندە بدرۆێ لە ترسی خوا ناخۆم و ئەو ماڵە حەرامە واز لێ دێنم ئا لەوێدا ئیمان دەردەکەوێ ئا لەوێدا هەڵوێستەکە ڕۆژی ئەوەیە ئەینا تۆ ئەو شەوە حەتا بەیانی شەو نوێژت کردبێ مەوقیفەکە لەوەدا دەردەکەوێ واز لە سوێندە بە درۆکە بێنی لە پێناوی خوادا ئایمن مەوقیفە لەو شوێنەی پێویستە تۆ لەوێدا ببیندرێی. موسڵمانی بەحەق و ژیر ئەو کەسەیە بزانێ ئیمانەکەی لە کوێدا پێویستی بە دەرکەوتن هەیە، لە کوێدا ڕەنگدانەوەی جوانی بۆ سەر کۆمەڵگا دەبێ، ئا لەوێدا هەڵوێست بنوێنێ. بۆ نموونە پێغەمبەر صلی اللە علیە و سلم دەفەرمێ یوم یوم من ئەیام ئیمام عادل تعدیل عبادة ستین سنە یەک ڕۆژ دادگەری کاربەدەستی مسلمان چاکترە یان بەرامبەرە لەگەڵ عیبادەتی شەست ساڵی خواپەرستی گۆشەگیرێک کابراەک لە ئەشکەوتێکا شەست ساڵ ئەخە تەمەنێکی یەکجار زۆرە شەست ساڵ تەنها خەریکی خواپەرستی بێ کەسێکیش جا حاکم لە سەرۆکی وڵاتەوە تا مۆزەفێکی دایرە کە ئیشی خەڵکی بەدەستە هەمووی فەرمانڕەوایە واتە خەڵک ئیشی دەکەوێتە لای یەک سەعات بە دادگەری بە چست و چالاکی بە ڕێک و پێکی بە ڕووی خۆش بە زەردەخەنەوە پێشوازی لە هاوڵاتیەک بکا کار ئاسانی بۆ بکا ڕێنمایی بکا دڵی نەشکێنێ غەدری لێ نەکا ئیشەکەی بۆ ڕاییکە ئەو سەعاتە لە ناو دائیرەکەدا ئەو ئیشەی تۆ کە بۆ خەڵکی مسلمانی جێبەجێ دەکەی لای خوا لە تەرازوودا بە قەدەر عیبادەتی کابرایەکی شەست ساڵە عیبادەت خێری هەیە چونکە تۆ لە ماڵێ کابرای کاربەدەست ئیمانەکە لەوەدا دەرناکەوێ هەموو ڕۆژش دووشەمە و پێنجشەمان بە ڕۆژوو بێ ئیمانەکە لەوێدا دەردەکەوێ ئیشی خەڵک ڕاییکە مۆزەفێک سەعات نۆ لە دایرەکەدا ئیمانەکەی لەوەدا دەرناکەوێ هەستێ دوڕکان نوێژی چێژ تەنگاو بکا، هەرچەن نوێژی چێژ تەنگاو بە قەدەر سێ سەد و شەست چاکە دەچێتە تای تەرازوی خێرتەوە، بەڵام مادام تۆ مۆزەفی دایرەی، خەڵک ڕاوەستاوە، ئیشەکە بە تۆ دەڕوا، لە شەرعا دەفەرمێ ئیشی خەڵکەکە ڕایی بکەی خێری زیاترە و ئیمانەکەت لەوێدا خێری گەورەترە، نەک هەستی دایرە کە بە جێ بێڵی و بچی دوڕکان نوێژی سوننەتی چێژ تەنگاو بکەی، لەو شوێنەدا ئیشی ئەوەیە. دکتۆر هەبوە کاتێک خەڵک باسی دینداری دەکا وتویانە عەیادەکەی بە بیستی کەسی لێ بوە نوێژی عەسر دەرگاکەی قفڵ داوە چۆن نوێژی جەماعەتەکەی لە مزگەوتا کردوە ئەمە مەوقیفێکی جوانە بەڵام بەداخەوە لەو لاوە تێکی داوەتەوە هەر هەمان نەخۆش کە باسی ئەو مەوقیفەی دەکا باسی ئەوەش دەکا یەک دەرزی بۆ خێزانەکەی کردووە بەس حەق دەستی دەرزەکە حەفتا و پێنج هەزاری لێسەندووە ئەمەم ئیمانەکەت لەوەدا دەردەکەوت تۆ لەوێدا بە دە هەزار دەرزیەکەی لێ دەو شەست و پێنج هەزاری بۆ بێڵەوە بەڵام جەماعەتی عەسرەکەت ئەگە هەل نەشکەی لە مزگەوتە لە عەیادەکەت بیکەی نوێژەکەت بە تەنها ئیمانەکەت لەوێدا ئەوەیان گەورەترە چونکە نوێژی عەسرەکەت ڕەنگ بێ زۆر تەئسیرت تێ نەکا نەخۆشەکە هەر چاوەڕێتە بەڵام وازهێنانی پارەکە لە پێناوی ئەوەدا کە هەژارێک دڵخۆشکەی ئەمە مەوقیفە ئەوەیان کاریگەری ئیمانەکەت دەردەکا بۆیە سەلەفی ساڵحی ئەم ئوممەتە بۆیە ئەم ئیمانە وەکو تیشکی ڕۆژ پڕشنگی دەدا خەڵک لە سایەیدا حەسابوونەوە هەتا ئەو وەختەی موسڵمانان دەیانزانی کار و کردەوەی جوان لە شوێن و زەمەنی شیاودا جێبەجێکەن بۆ نموونە ئێستا ناوی حاجەکان دەردەچێ خۆش بە حاڵی ئەو کەسانەی کە الحمدللە ناویان دەرچووە بۆ حەج خوا بە نسیبیان کا بە حەجی قبوڵەوە ان شاء اللە بچن و بگەڕێنەوە ئەمە جێی دڵخۆشیە کەچی دەبینی لە هەمان کاتا کۆمەڵە خەڵکی زۆر مەژغوڵە واسیتە دەکا ئەملاولا بۆ ئەوەی حەجی دووەم و سێم بکا ڕۆژانە کۆمپانیاکان لە تەلەفیزۆنەکانەوە دیعاە دەکەن بۆ حەج بۆ عەمرەی سنەت ئەگەر عەمرەیەکت کردووە باشتر ئەگەر نەت کردوە بیکە بەڵام هەیە عەمرەی دوەم و سێیەم و چوارەم خەڵک هەیە پانزە ساڵە عەمرە جێ بەجێ دەکا ئەمەش لە ڕووی شەرعیەوە ئەفەرمێ سەیرکە ئەگەر وڵاتی موسڵمانان حاجیان کەم بوو بەهۆی دەستکورتیەوە خەڵک نەیدەتوانێت بچێ بۆ حەج دەوری ماڵی کەعبە چۆڵ بوو گەورەترین عیبادەت ئەوەیە تۆ دەست لە ماڵی خۆ نێ هەموو ساڵی حەجێک بکەی بەڵام ئەگەر بەواسیتەش بەر نەدەکەوت بە ملیۆن خەڵک جێگای نەدەبەوە ئەو پارەی لە حەجێکی سوننەت سەرفی دەکەی مەیبە بۆ حەجی سوننەت چاو ورد کەوە، عەمرەیەکی سوننەتت کردووە ئەگەر خەڵک ناچێ بۆ عەمرە و دەوری ماڵی کەعبە چۆڵە تۆ چاو ورد کەوە خێرا خۆت بکوتە ماڵی دەوری کەعبە با هەر چۆڵ نەبێ با قەڵەباڵغ بێ ئەوە شەعیرەی دینی ئیسلامە بەڵام ئەگەر هەر وەکو کاتی حەج قەڵەباڵغ بوو ئەو دە وەرەقە پانزە وەرەقەی لە عەمرەیەکی سوننەتی دەدەی بە ڕەئی شەرعی ئیسلام چاکتر وایە چارەسەری نەخۆشێکی داماوی سەر جێگای پێ بکەی چاوت پێوە کوڕ و کچێکی گەنج گەیشتوونە تەمەنی زەواج لەبەر دەست کورتی ناتوانێ ژن بێنێ تۆ پارەی ئەم عەمرە پارەی ئەو حەجە سوننەتە وەڵاهی بدەی بە کەلوپەلێکی هاوسەری ڕێک و پێک و کوڕ و کچێکی پێ دامەزرێنی ئەمەیان خێرترە پیاوێکی وەکو عەبدوڵڵای کوڕی موبارەک ئەو زاتە زانایە عابیدە خواپەرستە زاهیدە پارەی ئامادە کردبوو بۆ حەجی سوننەت بۆ حەجی دووەم حەجی فەرزی ماڵی خوای کردبوو زۆر مشتاق بوو جارێشکە حەجەکە دووبارە بکاتەوە چونکە ئەوەی حەجی کردبێ وەکو ئاوی سوێری خواردبێتەوە زیاتر تینووی دەبێ ئە زیاتر مشتاق دەبێت زیاتر حەز دەکە هەموو ساڵێ ئەو نسیبەی بکەوێتەوە ئەو شوێنە مبارەکە پارەیەکی ئامادە کرد دوای سێ چوار ساڵ حەجی دووەم کاتەوە لەو کاتەدا خەریکی خواب حافیزی بوو لە ماڵ و منداڵ لە کتێبەکانی مێژوودا دەفەرمێ بۆنی گۆشتی برژاو هات و خێزانەکەشی بێزووی دەکرد و حامیلە بوو. وتی تخوا تکایە پێش ئەوەی بڕۆی من ناگەمە بازاڕ، بزانە هەندێ لەو گۆشتە برژاوەم بۆ پەیدا کەی. کە هاتە دەرەوە بۆنەکە لە ماڵی دراوسێکەیان دەهات. ڕای کرد پیرێژنەیەک بوو ئافرەتێک بوو چوو بۆ تەمەنەوە چوار منداڵی بێ باوکی بەخێو دەکرد. پێی وت تکات لێ دەکەم. وتی، ئێمە هەردووکمان موسڵمانین و لەسەر یەک دینین و یەک شەریع پەیڕەو دەکەین، چۆن منی موسڵمان شتێکم بۆ حەڵاڵە حەرامە بۆ تۆ حەڵاڵە؟ وتی، لەبەرئەوەی من پارەم نییە، لەبەرئەوەی کەوا مناڵەکانم داوای گۆشتیان لێکردم و نەمویست سواڵی دەرگای مزگەوت بکەم، مناڵەکانم لە ئێستاوە بە سواڵکردن گەورە بن، تا لەسەر پێیەی خۆیان دەوەستن و کاسبێک دەکەن، گوێدرێژێک تۆپی بوو، لەبەر ناچاری هەندێکم لە ڕانەکەی کردەوە بۆم برژاندن. بەڵام پیاوێکی وەک تۆ پارەی ئەوەت هەیە حەجی سوننەت بکەی دەتوانی بچی گۆشتی حەڵاڵ بکڕی ئای هەژاری چەند تاڵە لقمانی حەکیم دەفەرمێ گوژاڵکی بیابانم خواردووە لە برساندا تووشی بیابان بووم هیچم دەست نەکەوتەوە گوژاڵکم خواردووە تاڵیەکەیم هەرگیز لەبیر ناچێتەوە گوژاڵک زۆر تاڵە واللهی دەفەمە فەقیریشم دیوە قەسەم بە گەورەی خوا تاڵی فەقیری لەس گوژەڵە تاڵترە تاڵی بێ پارەی و گیرفان خاڵی بوون کە مناڵ چاوە شتت لێ بکا و نەتبێ لە خواردنی گووژاڵت تاڵترە تامەکەی لە بیر ناچێتەوە ئەم پیاوە کە ئەوەی بیست مسوڵکەیە بە لاشەیا هات وتی من حەج لە ماڵی خۆم دایە و هەستم پێ نەکردووە بە سەر قاپڵەکە و ڕەفیقەکانی وتی خواتان لەگەڵ بێ و من نایەم بۆ حەج هەر چەند وتیان وتی کاکە نایەم حەزی فەرزم کردو پەشیمان بوومەوە وتیان کوڕە قوربان جەهد چۆن پەشیمان دەبێەوە لە حەج فەرمووی کاکە وازم لێ بێنن خواتان لەگەڵ بێ و دوعای خێرم بۆ بکەن. ئەفەرمێ پارەکەی ڕێک دا بە دەستی ژنەکەوە. وتی بڕۆ لەمەو دوا گۆشتی حەڵاڵ، خواردنی حەڵاڵ، ئاش، دڕۆن، پێویستیەکانیان بۆ بکڕە. شەو خەوی بینی. لە خەوا دەفەرمێ دوو فریشتە بینی لە ئاسمانەوە هاتن. یەکیان بە یەکیان وتی حاجیانی ئەمساڵ چەندن؟ وتی ئەوەندە هەزار کەسە. ئەو کاتە خەڵک نەدەگەیشتە ملیۆن. وتی خوا چۆنیان تەماشا دەکا وتی بە چاوی ڕەحمەت تەماشای ئەو حاجیانە دەکا وتی خوا چۆن حەجەکەیان لێ وەدەگرێ فەرمووی هەموویان بە نیەتی خاوێن چوون بۆ حەج ئیشەڵڵا خوا لە هەموویان خۆش بووە بەڵام شتێکی سەیر لە بارەگای خوا ڕووی داوە حەجی ئەوانە یەک حەجە حەجی پیاوێک کە عەبدوڵڵای کوڕی موبارەکە و بەشداری حەجەکەی نەکردووە بە حەفتا حەج بۆی نووسراوە چاولێ مەوقیفەکە ئەوە دەخوازێ مەوقیفەکە ئەوە دەخوازێ کە کابرا بە حەفتا حەج خوای گەورە بۆی قەرەبوو دەکاتەوە گرنگ ئەوەیە تۆ ئەو شوێنە بزانی و لە دەستی نەدەیت یەکێ لە پیاوچاکان لە سەرمای سەختی زستاندا دەفەمێت بینیان لەبەر سەرما هەڵدەلەرزی کابرای وتی ئەو ماڵ و حاڵم نییە وتی بەرەوەڵا وتی ئەی بۆ وا دەکەی وتی ئێستا یەقینم هەیە بە سەدان خەڵک هەیە واللهی جلوبەرگ نییە لە بەریدا جلوبەرگی لەبەرا نییە بەڵام منیش پارەم نیە جلوبەرگ بۆ هەموو ئەو هەژارانە بکڕم کەوا پۆشتیان کەم و لە سەرما بیان پارێزم لانی کەم لانی کەم لە سەرمایەکەدا بەشداریان لەگەڵ دەکەم ئەی پیامبەر صلی الله علیه و نافرمێ ما آمن بمن بات شبعا وجاره جائع الى جنبه وهو يعلم به ئەو کەسە ئیمانی بە من نییە کاتێ دراوسێکەی لەلایەوە برسیەتی و ئەم تێرە و گوێی ناداتێ بۆ خۆ کابرا نوێژیش دەکا ڕۆژووش دەگرێ و جومعەش دەکا چونکە ئیمانەکەی نەبووە بە مەوقیف ئیمانەکەی نەبووە بە هەڵوێست ئاگای لەم دراو سێ برسیەی بێ کە دیواری بە دیواریەوێتی برسیەتی و ئەمیش تێرە و ئاگای لێ نیە و خۆی لێ ئیهمال کردووە کەواتە لە مەوقیفا ئیمانەکەی دەرنەکەوتووە بۆیە قیمەتێکی نیە لەم سەردەمەدا الحمدللە پیاوی وامان هەیە، پیاوێکی وەکو مامۆستا نوری فارس کە وەرگێڕی کتێبی تاج الاصولە، کە وەرگێڕی کتێبی پیرۆزی ریاض الصالحینی ئیمامی نەوەیە بۆ زمانی کوردی، کە صحیحی بوخاری لە پێنج بەرگا کردووە بە کوردی، ئەم پیاوە بەڕێزە تا دوو سێ ساڵێکیش لەمەبەر گۆشتی نەخواردووە لە دوای گرانیەکەوە. عەرزیان کرد مامۆستا بۆ ناخۆی شەکرە تا زەخت دەچیتە وتویەتی نەوەڵا هیچم نیە بەڵام یەک مەوقیف وای لێکردم واز لە گۆشت خواردن بێنم لە کاتی گرانیدا لە ماڵەوە بەرەو بازاڕ دەڕۆیشتم پیاوێکم بینی بە سەر و سیماش چوو بووە تەمەنەوە مۆکانی سپی بووبوون بە تەنەکەی ماڵاندا دەگەڕا دوور و نزیک چاوەڕێم کرد حتا تەنەکە قۆڵێکی دۆزیەوە ئێسقانی گۆشتی تێدا بوو کەەوە ماڵە دیار بوو گۆشتیان هەبووە گەڕا و ئێسقانەکانی دەلستەوە و زمانی لێدا و تامی دەکرد و دەیمژی. چووم لێم پرسی بۆ وا دەکەی؟ وتی کارت بەسەریەوە نەبێ. وتم وەڵای هەر حەز دەکەم ئەمە چ حاڵەتێکە؟ وتی وەڵای زۆر ئارەزوومەندی گۆشتم بەڵام نیمە پارەکە پێی بکڕم. دەگەڕێم لە تەنەکەی خۆڵی ماڵاندا ئارەزووی خۆم بەو ئێسقانانە دەشکێنم. دەفەمێ هەندێ پارەم دایە کە ئەو ژەمانە پێی تێربخواوە لێ گیرفان مابوو. وە بڕیاریشم دا بۆ ئەوەی بەشداری ئەو موسڵمانانە بکەم کە ئەوە حاڵیانە وەعد بێ گۆشت نەخۆمەوە تا خەڵک تێر نەبێ ئەوە کابرای ئێستا لە ژیاندایە و لە شاری سلێمانیش دەژیا مامۆستایەکی ئاینیشە ئیمان ئەوە بەو بەو مەوقیفە دەردەکەوێت نەک کابرا تێر و تەسەل لای خوانەی بڕێ بەڵام هەزار خەڵک بمێ لە برسان هیچ مشکیلەی ئەو نەبێت ئیمان کە چۆ ناو دڵەوە دەبێت ئاوا لە مەوقیفا دەرکەوێت جاری وایە ئەو ئیمانە لە نێتێکی خاوێندا گەورەیەکەی دەردەکەوێت لە مێژووی ئیسلامیدا بە قەڵەمی زێڕین نووسراوەتەوە، کاتێک کە پاشایەک، دەسەڵاتدارێک، حاکمی شارێک بڕیار دەدا مزگەوتێک دروست کا، ئەڵێ ئەبێ ناوم بەرز کەمەوە بە بیرۆزی و بەرزی ناوی مزگەوت، ئەڵێ مزگەوتێ دروست دەکەم بە ناوی خۆمەوە. جاڕ دەدا سەرپەرشتیاری مزگەوت ببیستێ یەک دیرهەم، یەک دینار، یەک سکەی زێڕ لە هەر کەسێ وەرگرێ لە ملی دەدا. نابێ یەک کەس بە خشتە قوڕێک بەشداری ئەو مزگەوتە بکا ئەبێ هەمووی بۆ خۆم جێبەجێ کەم مزگەوت تەواو دەبێ هیچ کەس ناتوانێت پرسێک تیا بەشداری بکا ڕۆژێک کرێکاری بە خۆڕایی تێدا بکە هەمووی لەسەر حسابی خۆی تەواو دەکا ئفتتاحی مزگەوت دەکرێ مەولودی تێدا دەخوێندرێتەوە جمعە و جەماعەت تێدا دەکرێت شەوێک کابرای کار بەدەست و پاشا و حاکم لە خەوا دەبینێ دوو فریشتە لە ئاسمانەوە لەسەر شکلی بەشەر بەڵام پێیان بۆنەوە فریشتەی خوان دێن و ناوەکەی لە مزگەوتەکە دەکەنەوە قەبعەکە و ناوی ئافرەتێکی پێ هەڵدەواسن لە ترسانە لە خەو ڕادەپەڕێ بە پۆلیس و حیمایەکانی دەڵێ بڕۆن بۆ سەیری قەبعەکەی مزگەوت بزان پێوەی ماوە ئەگە دەچن لە ڕەوڵا قوربان ناوەکەت هەر لە شوێنی خۆیەتی شەوی دووەم هەمان خەون دەبینێتەوە هەمان خەون دەبینێتەوە لە خەویا دوو فریشتەکە دێن ناوەکەی لەسەر مزگەوتەکە هەڵدەکەنن ناوی ئافرەتێک دەخەنە شوێنەکەی ئەوە لەمە مزگەوتی فلان ئافرەتەیە سبحان اللە لە خەوا بە ترسەوە ڕادەپەڕێ و دیسان حیمایەکانی دەنێرێتەوە بە بڕۆم زان قەدعەکە لێ نەکراوەتەوە کە دەچن قەدعە هەر لە شوێنی خۆیەتی شەوی سێیەم هەمان خەون دەبینێتەوە بەڵام ئەم جارە ئەوەندە بە سرنجەوە گوێ ڕادەگرێ ناوی ئافرەتەکە لەبەر دەکات چ ئافرەتێکە ئەزانێت چ ئافرەتی فڵان شارەکەی خۆیەتی فڵان ئافرەتە ئەم مزگەوتە بە ناوی فڵان ئافرەتەکەن و ناوی کابرای لەکەنەوە کە ڕادەپەڕێ کابرای لە بیرە چەکدارەکانی دەنێرێ سەیر دەکەن قەتعە هەر لە شوێنی خۆیەتی ئەڵێ بڕۆن ئەو ئافرەتەم بۆ بدۆزنەوە بیهێنن کە دەیهێنن دەڵێ تۆ بەشداریت کردووە لە دروستکردنی ئەم مزگەوتەدا ئەڵێ قوربان من ئافرەتێکی بەتەمەن لەگەڵ ئەوەدا هەژار ئەمجا ئەمری جەنابیشتم بیستووە من چۆن نەتوام لە ئەمری جەنابت لادەم کەوتوتە کەس نابێ بە فلسێک بەشداری ئەم مزگەوتە بکە بەڵام ئەڵێ بەڵام چی ئەڵێ بڕوا بکە هیچم لەم مزگەوتەیا سەرف نەکردووە ئەڵێ بەڵامێکت کرد ئەو بەڵامە ئاخرەکەی تەواوکە ئەڵێ ڕۆژێک هاتم کۆڵە چیلکەم پێ بوو بۆ ماڵ بگەڕێمەوە یەکێ لەو وڵاخانەی کە بەردی گەورەی دەکێشا بۆ ئەساسی مزگەوتەکە پەتەکە لە قاچی هاوابوو نەدەگەیشتە ئەو دۆڵکە ئاوانەی کە بۆ ئاو خواردنەوە داندرابوون من لە پێناوی خوادا لەو وەختەیا خەتەرێک بەدڵما هات وتم ئەم وڵاخە باربەرە خوایە خزمەتی ماڵی تۆی پێ دەکرێ ئەگەر بە کرێش بێ چوم پەتەکەم لە قاچی کردەوە هەرچەند مەترسیم هەبوو لە قەیەکیشم لێدا کرایەوە پەتەکەو چوو تێر ئاوی خواردەوە ئەوەم لە پێناوی خوادا لەم مزگەوتەدا کردووە غەیری ئەوە هیچی کەشک نابە ئەڵێ کابرای کاربەدەست وتی، سبحان اللە، سبحان اللە، گەورەیی بۆ خوایە، من دەمویست ناوی خۆم بەرز کەمەوە، کەچی تۆ ناوت لای خوا بەرز بۆوە، تۆ دەرسێکت دا بە من، ئەوەی من هیچی بۆ خوا نەبوو، ئەوەی تۆ ئەو کردنەوەی گرێی حەبلێک بۆ خوا بوو، ئەوەی تۆ لای خوا ناوی بەرزە، وەعد بێ قەدعەکە لێکەنەوە و ئەم مزگەوتە ناوی فڵان ئافرەتە، ئێستاش بە ناوی ئەو ئافرەتە وەیە مزگەوتەکە. ئەو دەرسە با گەورەی بێ لامان جاری وایە مەوقیفەکەی تۆ بە یەک نیەتی خاوێنی ناو دڵت دەردەکەوێ کە هەژارێک نەخۆشێک دەبینی موسوڵکەیەک بە لەشتا بێ ئەڵێ ئەه خۆزگە هەم بویا ڕزگارم کردایە فعلا ئەگە هەشت بویا ڕزگارت دەکرد ئا ئەم مەوقیفەی تۆ زۆر گەورەیە لای خوا ئیمان بە کردەوە نیشانی خەڵک دەدرێت ئاخری وتاری ئەم جمعەیە بە بەسەرهاتی کابرایەک دێنم کە بوو بەهۆی ڕزگارکردنی ملیۆنان خەڵک لە کوفر و بێدینی ساڵی پەنجاکانی سەدەی ڕابردوو لە وڵاتی فەڕەنسا لە شاری پاریسی پایتەختی فەڕەنسا پیاوێکی کوردستانی تورکیا کە ئاوارەی ئەو وڵاتانە بووە و لە فەڕەنسا جێگیر بووە ناوی مام برایم بووە دوکانێکی بچکۆلە دادەنێ لە بەردەمی شوقەیەکی چەند نهۆمیدا یەکێ لەو ماڵانەی کە لەو شوقەدا دەژین ماڵێکی جوولەکەی دەوڵەمەند دەبن کوڕێکیان دەبێ ناوی جاد دەبێ ئەوەکو ئەو وڵاتە ئەجنەبیانە بە یەکێ لە مناڵەکانی ناوی جاد دەبێ ئەم ئەم برایمە کوردە موسڵمانە دیندار و خواناسە دەست پاکە بە پیری خۆی فێری قورئان خوێندن کردووە ڕۆژانە کە کەس لە دوکانەکەی نیە خەریکی قورئان خوێندنەوە کاتەکانی بە فیڕۆ نادات ئەم مناڵە تەمەنی حەوت ساڵان دەبێ هەموو ڕۆژێ دێ لەگەڵ پارەی ڕۆژانەکەیدا نەستەلەیەکیش دەدزێ مام برایم پێی ناڵێ بۆ دزی دەستی ناگرێ و تەریقی ناکاتەوە ڕۆژێکیان کە چاودێری زۆر دەکا ئەم کوڕە مەجالی نابێ نەستەلەکە بدزێ دەڕوا هەر بایی پارەکەی خۆیشت دەکڕێ بانگی دەکاتەوە مام برایمی خواناس ئەڵێ ڕۆڵە جاد ئەمڕۆ نەستەلەکە لەبیر چوو وەکو ڕۆژان بی بە چونگە فێری بووی یعنی پێی دەڵێ من هەموو ڕۆژێ ئاگام لێ بۆ تۆ ئەم نەستەلەیە دزیوە بەڵام تەریقم نەکردویەوە ئەم مناڵە هەست بە شەرمەزاری دەکا ئەڵێ تەریق مەبەوە وەرە وەعد و بەڵێنێک لە بەینی من و تۆدا هەبێ هەموو ڕۆژێ نەستەلەیەک بەرە بە سەربەرزیەوە بەڵام وەعدم پێ بدە تا ناوی دزی نەکەی من هەموو ڕۆژێ ئاگام لە تۆ بوو بەڵام نەمویست شەرمەزاری لای باوک و دایکت بی لای ڕەفیقەکانت سەرگەردان بی بەڵام تۆش وەعد بدە وەکو مناڵێکی ژیر جارێشکە دزی نەکەی ئەڵێ مامە وەعد بێ دزی نەکەمەوە جارێکی تر دەی هەموو ڕۆژێ وەرە نەستەرێکی خۆت هەڵگرە ئەم مناڵە مناڵ ئولفەت دەگرێ بە کەسێکەوە کە ڕووی بداتێ عەشق و خۆشەویستی ئەم پیرەمێردە دەچێتە دڵیەوە حەڤدە ساڵ دەبن بە هاوڕێ ماوەی حەڤدە ساڵ ڕۆژانە ئەم گوڕە گەورە دەبێ دەچێتە زانکۆ خوێندن بەڵام واز لەم مامبرای مە نایەنێ هەموو جارێک کە دڵی تەنگ دەبێ ئیشکالێکی دێت دەڵێ مام برایم هاتووم گرێی دەروونی خۆمت لا باس کەم ئەڵێ با قورئانەکە بکەینەوە ئەمە کتێبی خوایە دەیکاتەوە نەوێک دوو ئایەت دەخوێن وە خوا لە بەخاتی ئەم قورئانە ڕەحم بەم مناڵەکەی بەم جادە بکەی ڕزگاری کەی لەو خەم و خەفەتە لەم گەنجە ڕزگار کەی دەفەرمێ وەڵا مام برایم سێبوری بۆ دڵم هات پێی ناڵێ وەرە مسلمان بە پێی ناڵێ تۆ جوولەکەی باوکت زۆر جوولەکەیەکی تونڕەوە دایکت جوولەکەیەکی بێ ئیمانی دژ بە ئیسلامە حیچی پێ ناڵێ بەس بە کردەوەی جوان دوای حەڤدە ساڵ مام برایم دەبێتە شەست و حەوت ساڵ، جاد دەبێتە بیست و چوار ساڵ و لە خوێندنی ماستەر وەردەگیرێ. لە سەرەمەرگا دەبێ مام برایم کۆچی دوا دەکا، دوایی دەکا بە کوڕەکانی دەڵێ ڕۆڵە گیان ئەم قورئانە بە ئەمانەتەوە تەسلیمی ئەو مناڵە کەن کە لە مناڵیەوە هاتوچۆی ئەو دوکانی من دەکا و ناوی جاد و ڕەفیقمە. نەخشەیەکیش دێنێ دەیخاتە بەرگی قورئانەکەوە ئاماژەیەکی تێدایە. مناڵەکانی مام برایم کە ئەم دەچێ بۆ سەرەخۆشی لێکردنیان و بۆ دڵدانەوەیان و دراوسێیان دەبێ ئەڵێن باوکمان ئەم دیاریە کە گەورەترین و بەنرخترین دیاریە تەنها وەسێتی خۆیەتی ئەینا لە ڕووی شەرعیشەوە لەوانەیە دروست نەبێ قورئان بدرێ بە موسڵ بە ناموسڵمانێک بە جوولەکەیەک بەڵام مام برامی دڵ ڕووناک دەزانێ عاقبەتی ئەم کارە خێرە ئەم قورئانە کە گەورەترین سەرمایە بۆ لای باوکم بە هەدیە بۆ تۆی ناردووە سبحان اللە ئەویش کە دەیکاتەوە هەموو ژیانی سەراو دەگەڕێ. ئەو قورئانە پیرۆزەی مام برایم داوەتە من؟ دەڵێم بەڵێ. لە زانکۆدا لە بەشی ماستەردا تەلەبەیەکی تونسی لەگەڵیا لە زانکۆی پاریس دەخوێنێ باسی دینداری خواناسی لەگەڵ دەکا بە چەند وشەیەکی نەرم ئەم جادە موسڵمان دەبێ. ئەم کوڕە دەچێتە دکتۆرا ئەبێتە دکتۆر جاد بەڵام ناوی خۆی دەگۆڕێ دوای موسڵمان بوون ئێستا ناوی دکتۆر جاد اللەی قورئانیە دکتۆر جاد اللەی القورئانی ئەڕوا بۆ کیشوەری ئەفەریقیا لەسەر ئەو وەسێتی ئەو مامبرایمە لە هۆزی زۆلۆ کەوا لە کینیا و خواروی سۆدان و ئۆغەندا دەژین لە ماوەی سی ساڵدا شەش ملیۆن خەڵک لەسەر دەستی موسڵمان دەبێ سبحان اللە سی ساڵ بانگەواز بۆ دینی خوا دەکا شەش ملیۆن خەڵک لەسەر دەستی ئەو دەڵێن ئەشهەدو ئەن لا ئیلاهە ئیلا اللە و ئەشهەدو ئەنە محەممەدا ڕەسوول اللە ئەم پیاوە دکتۆر جادوڵڵاهی قورئانی بەهۆی ئەوەی ئەوەندە لە بیابانی ئەفەریقیادا گەڕابوو و سووڕابوو و ئاو و هەوای نالەبار و ئاوی سوێری خواردبۆوە، لە تەمەنی پەنجا و چوار ساڵی لە ساڵی دوو هەزار و سێ دا وەفاتی کرد. دایکی کە جوولەکەیەکی زۆر دژ بە ئیسلام بوو، ئەو کاتە تەمەنی بوو بە حەفتا ساڵ، لە ساڵی دوو هەزار و پێنج دا موسڵمان بوو الحمدللە ئەویش. وتی وەڵاهی من سی ساڵ لەگەڵ ئەو کوڕەما خەریک بووم بۆم پاشگەز نەبۆوە مام برایمێکی فەقیر حاڵی دەست قڵیشاوی دوکاندار ئەو دینەی ئەوەندە حەق نەبێ چۆن توانی کاریگەری لەسەر مناڵێک هەبێ و کە بوو بە دکتۆراش بەسەر قسەی ئەو نیشتیمانی خۆی بەجێ بێڵە بڕۆ لە فەریقا بانگەوازکە ئەو دینە حەقە وا منیش دینەکەی ئەوم قبوڵ کرد و مسلمان بوو شەش ملیۆن خەڵک ئەها مەوقیف چەن ئەساسە لە جاری زلەیەک لە بنجوێیدا بیدا بە پۆلیس تەریقی کاتەوە بڵێ دزیت لێ کردووم بەو هەڵوێستە لە بارەی خێر و سەوابی شەش ملیۆن خەڵکی مسلمان لە تەرازوی مامبرایمێکی نەخوێندەواردا دادندرێت لە ڕۆژی قیامەتدا هەموو بانگەوازەکە دەچێتە تای تەرازوی خێری ئەوەوە جاکەواتە ئاگامان لێبێت لە هەڵوێستا مسلمان بوونەکەمان دەرکەوێت لەو وەقتەی ئەم زەمەنەدا بەڕاستی ڕۆژ ڕۆژی مەوقیفی ئیماندارانەیە کە تۆ لەوەی کە خواناسی فەرقت هەبێ لەگەڵ خوانەناسێ کە ئەهلی مزگەوتی فەرقت هەبێ لەگەڵ کابرایەکی نوێژنەکەرە ئەی ناگە هەر وەکو ئەو بژی وەڵاهی مەوقیفەکەمان نەبێ ئیمانەکەمان کاریگەری نابێ یاڕەبی خوا داوات لێ دەکەم بەڕەحم و گەورەیی خۆت خوا ئیمانمان زیاد کەی خوایە ئەو ئیمانە لە ناو دڵ و دەروونمانا جێگیر بێ خوایە بە شانازیەوە بڵین لا اله الا الله محمد رسول الله یاڕەبی خوا ئەو ئیمانە کاریگەری هەبێ لەسەر کردەوەکانی ژیانی ڕۆژانەمان و مووقیفی وا جوانی پێ بنوێنین کە سەر بەرزی دنیا و قیامەتمانکە یاڕبی خوا مسلمانان پابند بن بە دینەکەی تۆوە جارێکی تر یاڕەبی تیشکی زێڕینی ئەو ئیسلامە ژیانمان بەختەوەر کاتەوە جارێکی تر یاڕەبی لەم ڕۆژە مبارەکەدا لێت دەپاڕێنەوە بە تێکڕا یاڕەبی خوا شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یاڕەبی شیفای هەموو نەخۆشەکانمان بۆ بنێری هەموو دەردەکانمان بۆ چارەسەرکەی بە دەرمانی خۆت بە سەیدەلەی قورآانی خۆت یا الله یاڕەبی خوا لەم ڕۆژە موبارەکەدا لێت دەپاڕێینەوە ئەوەی هەژار و دەستوتە دەرگای ڕزق و ڕۆزی لێ بکەیەوە ئەوەی گرفتارە خوای ڕزگاری کەی ئەوەی داماوە بەزەی زیاترت پێدا بێتەوە ئەوەی بەزەی بە مسلمانان دادێتەوە یا ڕبی تۆش بەزەی پێدا بێتەوە یا ڕبی خوای گەنجەکانمان هیدایەت بدەی سەرکەوتویانکەی خوێندکارەکانمان لە قۆناغی کۆتایی خوێندنا خوای مۆفەق و سەرکەوتوکەی